ئا لەم کاتەدا دانیشتووم و خەریکی نووسینم. تۆ بە ژوورەکەت ئاخولێیتەوە و شتێکی نوێ بە شەمەنەفەرە تەختەییەکەت دروستەکەیت. لە دڵی خۆما ئەڵێم ئەمە پیشەی ڕۆژانەیە، ئەمە حەقیقەتە، بەڵام هاوکات دەرگای چوونە دەرەوە لەو حەقیقەتە بە تەواوەتی کراوەتەوە و خراوەتە سەر پشت. چەندە زۆرن ئەو شتانەی، کا بێت ماڵاواییان لێ بکەین لە دوای خۆمانەوە لە ڕادەبەدەر شتی زۆر بە جێێڵین کەمێک لەهو پێش هاتی تەلام و وتە ئەو چی لەسەر کۆمپیوتەرەکە دەنووسیت منیش لە وەڵاماوتم نامەیەک بۆ برادێکی هەرە ئازیزی خۆمەنووسم وابزانم بەلاتەوە سەیر بوو کە بە ماتەمینییەکە وتم نامەیەک بۆ برادەرێکی هەرە ئازیزی خۆم ئەنووسم، لەبەرئەوە وتت نامە بۆ دایە ئەنووسیت؟ دڵنیا نیم، بەڵام وابزانم سەرێکم بۆ ڕاوەشاندیت و وتم دایە دەزگیران و خۆشەویستی منە، برادەری ئازیز و دەزگیران دوو شتی جیاوازن. ئەوجا پرسیت، ئەی من چی تۆم؟ منێ کرد بە تەڵەوە. بەرزم کردیتەوە و لە باوەشما بەرامبەر کۆمپیوتەرەکە دامنایت. نووسانمیت بە سنگمەوە وتم، تۆ ئازیزترین برادەری منیت. خۆشبەختانە لەوەندە زیاتر هیچ پرسیارێکی ترێ نەکرد. وابزانم باوەڕت نەکرد کە نامەکە بۆ تۆ بێت منیش بەلامەوە سەیر بوو وێنەی ئەو ڕۆژە بهێنمە بەرچاوم کە تۆ ئەم نامەیە تیا خوێنیتەوە کات جۆرج کات چییە؟ هەرچەندە سوورم زانی کە چیتر لە وشەکانم تێناگەی بەڵام من بەردەوام بوون لەسەر قسەکانم وتم، تەمەنی گەردوون هەر زۆر زۆرە، ڕەنگە پانزە ملیار ساڵ ببێ، بەڵام لەگەڵ ئەوەشدا تا ئێستا کە هیچ کەسێک سەر لەوە دەرناکا کە بە چ شێوەیەک هاتۆتە بوون. ئێمە هەموومان لە یەک ئەفسانەی گەورەدا ژیانمان بەسەرەبەین و کەسمان پەی بە نەهێنیەکانی نابەین ئێمە لە جیهانێکا سەماکەین و یاریەکەین و قساکەین و پێکەنین بەڵام هیچمان نازانین بە چ شێوەیەک سەری هەڵاوە ئەجا وتم ئەو سەما و یاریکردنە مۆسیقای ژیانە لە هەموو شوێنێکای بینیت کە مرۆڤی تیا بێت هەر وەک تووتە تووتی تەلەفۆن وایە لە هەموو تەلەفۆنەکانی دنیادا هەیە کەمێک سەرێ بردە دوا و تەماشایەکی کردم بەلایەنی کەمەوە لەواچوو لە باسی تووتە تووتی تەلەفۆنەکە تێگەیشت بیت چونکە زۆر کەیفت لەوابینی تەلەفۆنە کاڵ بگریت و گوێ لەو دەنگە بگریت دواتریش جۆرج دواتریش پرسیارێکم لێ کردیت و هەر هەمان ئەو پرسیارەیە کامەوێت ئێستاکە ئاڕاستەی تۆی بکەمەوە چونکە ئێستا توانیت بەڕاستی لی تێبگەیت هەر بەهۆی ئەو پرسیارەوە بوو کەم چیرۆکە دوور و درێژەی کچەی پرتەقاڵم بۆ جێڕایتەوە وتم وێنای ئەوە بکە کە کاتی خۆی چەند ملیارد ساڵێک لەمەوبەر ئەو کاتەی کە هەموو شتێک ئافری دەکرا تۆ لەبەردەم ئەم حەکایەتەدا بوویتایە مەزەندەی ئەوە بکە کە بڕیاری لەدایک بوونت بۆ ناو ژیانی ئەم سەرزەویە لە دەستی خۆتا بواە نازانیت کێژیت و ناشزانیت بۆ ماوەی چەنەژیت بەڵام لە هەموو بارێکدا ماوەی ژیانی لە چەند ساڵێک زیاتر تێناپەڕێ تەنهاوەندازانیت ئەگەر بڕیار بدەی ڕۆژێک لە ڕۆژان بێی تەناوم ژیانەوە یان وەکەڵێن کە کات پڕەبێت یاخود لە کاتی خۆیدا لەدایک ببی ئەبێت بە ناچاری ڕۆژێک لە ڕۆژانیش هەموو شتێک بەجێ پێڵیت پێچێ ماتەمینێکی گەورەدات بگرێ چونکە خەڵکانێکی زۆر پێیان وایە ژیانی ناو حکایەتە گەورەیە هەر زۆر زۆر خۆشە تەنانەت بە بیرکردنەوە لەوەی کە ڕۆژێک لە ڕۆژان ئەبێت بە جێی بهێڵن فرمێسک بە چاویان ئایەتە خوار ڕەنگە سەرتاپای شتەکانی ژیان باش و نایاب بن ئەو کاتە هەر بیرکردنەوە لەوەی کە ڕۆژانی تری بەدوایانایەت لە ڕاددە بە دەرازاردەیە ئەگەر هێزێکی وا گەورە هەبوایە و ئەو هەڵبژاردنەی بخستایە دەستی خۆتەوە خۆ توانی لە حەکایەتێکی وا گەورە و پڕنهێنیدا مەزەنەی فریشتەیەکی گەردوونی بکەین بەڵام تۆ ژیانی ئەم سەرزەویە هەڵبژارد گەر ژیانت کورد بووە یان درێژ گەر سە هزار ساڵ بواە یان سە میلیۆن ساڵ وابزانم بەر لەوەی لەسەر باسەکەم بەردەوام بم یەک دوو هەناسەی قۆڵم هەڵکێشا و ئەجا بەتوندی وتم یاخود یاساکانی ئەو یاریەت پێ پەسەند ناکرا و لەبەرەوە نەتەویست بەشداری بکەی؟ هێشتام هەر زۆر بە بێدەنگی لەسەر کۆشم دانیشتبوویت، خۆزگام زانی بیری لە چییە کردەوە. هەر لە پەڕجوویەکی ڕاستەقینە و زینووە چووی. هەستمە کرد قژە ڕەنگەنمییەکەت بۆنی لالەنگی لێ دێت. فریشتەیەکی پڕ ژیان بوویت و لە خوێن و ئێسقان دروست بووبووی. ڕاستە خەوت لێ نەکەوت بەڵام هیچیشە نەوت دڵنیا بووم کە گوێت لە هەموو وشەکانم بوو وابزانیم باشیش گوێت بۆ شل کرد بووم بەڵام نەمەزانی بیر لە چیەکەیتەوە لەسەر باوەشم دانیشت بوویت و زۆر لە یەکەوە نزیک بووین بەڵام لەگەڵەوەشدا لە ناکاوێکە لە ڕاددە بەدەر لە یەک دوورکەوتینەوە زیاترێک تۆم بە سنگەوە نووسان لەوانەیە وات هەستکردبێ کە نەهێڵم سەرمات بێت بەڵام پاش نەختێک ناومێدم کردی جۆرج دڵم شکانی چونکە دەسم کرد بە گریان مەبەستم نەبوو بگرین یەکسەری شەڵما خۆم ڕاگرم بەڵام نەمتوانی و گریام من لە ماوەی چەند هەفتەی ڕابردوودا هەمانە و پرسیارم لە خۆمە کرد بڵێی ژیانی سەر زەویم هەڵببژاردایە؟ هەرچەندە گەر بمزانیایە ڕۆژێک لە ڕۆژان لە پڕێکا لێمەسەننەوە؟ بگرە لەوانەیە لە کاتێکا بێ کە لەو پەڕی ئاسوودەی یابم؟ یان هەر لە سەرەتاوە موت نا سوپاس بەلای منەوە ئەو یاری بگرە و بەردەیە شتێکی بێعقلی و نامەوێت. بەڵام ئێمە یەک کەڕەت دێینە ناو ئەم ژیانەوە ئەخرێنە ناو حەکایەتێکی مەزنەوە تەواو هەروەک چۆن لە کۆتایی حەکایەتەکاندا دەڵێین منی شاتمەوە هیچیان نامێ نەخێر بە دڵنیایەوە نەمەزانی کام دانیانم هەڵبژارد پێم وابێت نکۆڵیم لە مەرجەکانە کرد ڕەنگە هەر زۆر بە ئەدەبەوە بەموتایە نەخێر سواسی پێشنیارەکەتانەکەم بەڵام نامەوێ بێمە ناو حکایەتە گەورەیەوە چونکە هەروا بۆ سەردانێکی کورت و کەم خایەنە خۆ پێشیەچوو بە شێوەیەکی ناشرین وەڵام بدایەتەوە ڕەنگە بە دەنگێکی بەرز بە توڕەیەوە هاوارم بکردایەوە بم وتایە ئەوە مصیبەتە و پڕ لە بیرۆکەی شەیتانە لەبەرەوە نامەوێت هیچ وشەیەکی ترم لەم بارەیەوە گوێ لێ بێ من وامزانی بەو شێوەیە بێت لەو کاتەدا کە لە بەرهەیوانەکەی لە باوەشما دانیشت بوویت دڵنیا بووم ئەو پێشنیارەم ڕەتەکردەوە. هەڵبەتە ئەگەر ئەو دانیانم هەڵبژاردایە و هەرگیز خۆم فڕێ نەدایەتە ناوم حکاتە گەورەیەوە ئەوە ئەو کاتە نەمەزانی شتێکم لە کیزەچێ تۆ لە مەبستم تێگەی هەندێ جار ئێمەی مرۆڤ شتێکی خۆشەویست لە دەزدەین بەڵام ئەومان بەلاوە خراپترە وەک لەوەی کارگیزە و شتەمان نەبواە دە تۆ گوێ بگرە با بۆت باس بکەم ئەگەر کچەی پرتەقاڵ ئەو پەیمانەی نەبردایەتە سەر کە وتی بۆ ماوەی شەش مانگ پاش سەفەرەکەی ئیسپانیا هەموو ڕۆژێکتری ئەبینین ئەو کاتە بەلای منەوە وا باشتر بوو کارگیز ئەو کچەم نەدیبایە لە حکایەت و ئەفسانەکانی تریشدا هەرامان شتەبینین تۆ لەو بڕواە دایت ساندرێلا بیویستایە ببێتە شازادەی کۆشک ئەگەر بیزانایە تەنها بۆ ماوەی هەفتەیەک ڕێگەی پێ لەو یاریە بێ بە بڕوای تۆ هەستی بە چییە کرد کە گەڕایەوە بۆ لای مقاشی خەڵوز و خۆڵە مێشواگردانەکەی هەستی بە چییە کرد کە گەڕایە بۆ لای زڕدایکەکەی و زڕخشکەکانی ئێستا کە ئیدی نۆبەی تۆیە وەڵام بدەیتەوە جۆرج پاش نەختێک سەری تۆیە قسە بکەی منەو شەوەی کە لە بەرهەیوانەکەدا لە ژێر ئەستایرەکانی ئاسمانە دانیشتبووین بڕیارم ما ئەم نامە دوور و درێژەت بۆ بنووسم. ڕێک لەو کاتەدا بوو کە لە ناکاوە دەستم کرد بە گریان. من تەنها لەبەرەوە نەگریام کە دڵنیا بووم تۆ و کچەی پرتەقاڵ بەجێڵم، بەڵکو لەبەرەوەش گریام چونکە تۆ زۆر بچکۆلە بووی. لەبەرەوە گریام چونکە من و تۆ نەمانەتوانی بە جددی پێکەوە قسە بکەین. دیسانەوە پرسمەوە، ئەگەر بە دەستی خۆت وایە، کامیانی هەڵەبژارد؟ ئەتویست بۆ ماوەیەکی کەم لەسەر ئەم زەوییە بژیت و پاش چەند ساڵێک هەموو شتێکت لێبستێن و هەتا هەتاشە نەیتەوە یان بە سوپاسەوە پێشنیارەکەت ڕەتەکردەوە؟ هەر تەنها ئەو دوو بوارەت لەبەردەستایە چونکە یاساکان بەو شێوەیەن ئەگەر ژیان هەڵبژێریت کەواتە ئەبێت مردنیش هەڵبژێریت. بەڵام پەیمانم بدەرێ کە بە ڕاشکاوی بێری لێ بکەیتەوە ئەو چاوەڵام بیتەوە وابزانم زیاد لە ڕادە چوومە قوڵای ناختەوە لەوانەیە زیاد لە ڕادە چوو بێتمە ناوەوەت ڕەنگە لە بنەڕە تا مافی ئەوەم هەر نەبێت بەڵام ئاخر وەڵامی ئەو پرسیارم هەر زۆر زۆر بەلاوە گرنگە چونکە من ڕاستەوخۆ بەرپرسیارم لەوەی کە تۆ لێرەدا بوونت هەیە ئێگەر من نەم هێشتایە تۆ لەدایک بیت خۆ تۆ خۆت نەدەتوانی بیتەم جیهانەوە تاوناتاوێک هەست بە گوناحەکەم چونکە منیش بەشدار بووم لە هێنانی تۆدا بۆم جیهانە بە شێوەیەک لە شێوەکان منم ژیانم پێبەخشیت یان وردترێک بڵێم من و کچەی پرتەقاڵ تۆمان هێنای ئەم دنیایەوە بەڵام بە هەمان شێوەش هەر ئێمە ڕۆژێک لە ڕۆژان ئەو ژیانت لێ سەنینەوە ژیان بەخشین بە مناڵێک هەرەوەنە نییە کە جیهانی مەزنی بە دیاری بدەیتێ بەڵکو لە هەمان کاتدا لێسەنەوەی ئەو دیارە پڕنەهێنیەشە جۆرج منەمەوێت زۆر ڕاستگۆ بم لەگەڵ تا ئەگەر ئەو پێشنیارەیان بخستایە بەر دەستم، ئەوسا بە سوپاسەوە ڕەتمەکردەوەم وت، نا، سوپاس نامەوێت. بە شێوەیەکی ئاوا کورت و سەرپێیی بێمە ناو ئەو حەکایەتە گەورەیەوە و ئاشنا بم بە جیهان. من خۆم ئاوامە وت و ئەگەر تۆش وەک من بیرەکەیتەوە، ئەوا هەست بە گوناحەکەم، چونکە بەشداریم لە هێنانی تۆدا کردووە و تۆم هێناوەتە ناو ئەم جیهانە. من ڕێگەم بە خۆم دا کچەی پرتەقاڵ فریوم بدات خۆشم دایە دەست خۆشەویستی و ڕازی بوو مناڵمان ببێت ئێستا کەش ویژدانم ئازارمەیات و هەستەکەم پێویستم بە ئاشبوونەوە و تەبابوونە خۆم بە خۆمەڵێم بڵێ هەڵەیەکم کردبێت ئەو پرسیارەم هەژێنێت و کێشە و بەرەی ویژدانیم بۆ خوڵقێنێ لێرەشەوە ناچارم دیسانەوە شتەکان بە ڕێک و پێکی بخەمەوە شوێنی خۆیان. بەڵام جۆرج، لێرەدا کێشە و گۆبەنگێکی نوێ دێتە پێشەوە. ڕەنگیشە هەر وەگەوەی پێشوو سەخت نەبێت، یان وەگەوەی پێشوو سەیر و سەمەرە نەبێت. ئەگەر تۆ لە وەڵامدا بڵێی، بەڵێ، هەرچەندە بۆ ماوەیەکی کەمیش بێت ئەمویست بێمە ئەم جیهانەوە، ئەوساکە هەر لە بنەڕەتەوە من مافی ئەوەم نابوو کە بڵێم، خۆزگە نەهاتمایەت ئەم ژیانەوە ها بەو جۆرە ئەکرێت شێوە هاوسەنگیەک لە پێوانەکانە دەرکەوێت و هاوکێشەکە لاسەنگ نەبێت بێگومان من خۆم ئومێدەوارم بەو شێوەیە بکەوێتەوە بەڕاست خۆ من هەر لەبەر ئەوەشە کە ئەم نامەیەت بۆ نووسم هەڵبەتە ناتوانیت ڕاستە خۆڵامی و پرسیارە بدەیتەوە بەڵام ئەتوانیت بە شێوەیەشی ناڕاستە و خۆ وەڵام بدەیتەوە ئەتوانیت لە ڕێگەی ئەو ژیانەوە وەڵام بدەیتەوە کە هەڵیەبژێریت ژیانی تۆ لەو کاتەوە دەسی پێکرد کە من و فێرنیکا و پزیشکێکی لاسار لە خەستەخانەیەکدا بە نۆشکردنی شامپانیا پێشوازیمان لێکرد ئەو پزیشکەی شامپانیاکەی هێنا فریشتێکی باش بوو بۆ تۆ من هیچ گومانێکم لەوەدا نییە ئێستا کەیتر دەتوانیت ئەم سەلامەم لەلای خۆت بهێڵیتەوە ئێستێکە ئیدی نۆبەی تۆیە کە بژیت من خۆشم بۆ بەیانە بێت لە خەستەخانە بکەوم کارە گرنگەکەی منەوە بوو هەر بۆیە وتم بەیانی دایکەوە باتە باخشی ساوایان ئیدی لەمە دووە ئەوەت بات بە پێویستم زانیەوەشت بۆ بنووسم جگەل لەوەش ئەمەوێت بڵێم ناتوانم پەیمانە بدەمەیە کە ڕۆژێک لە ڕۆژان بگەڕێمەوە هەمڵەفای جۆرج یەک پرسیاری تریشم ماوە دەکرێت دڵنیابم لەوەی هیچ جۆرە ژیانێکی تر لە دوای ئەم ژیانەوە بوونی نییە بڵیت بە تەواوەتی لەو قەنەعاتەدا بم ئەو کاتەی تۆ ئەم نامەیە خوێنیتەوە من لە شوێنێکی ترانە بم نا من ناتوانم بە تەواوەتی دڵنیابم لەوە چونکە هەرە و ڕاستیە کە جیهان هەیە سنووری هەموو ئەو شتانەی بەزاندووە کە ڕێیان تێناچێ لە مەبەستم تێگەی من هەر ئێستا تا ئەو پەڕی ڕادە سەرسامیەوەم کە ژیان بوونی هەیە هێندە سەرسامم کە چیتر بوونی ژیانێکی تر لە دوای ئەم ژیانە سەرسام ناکات یەک دوو ڕۆژێک لەمەوبەر هەردووکمان چەند سەعاتێکمان بەیاریەکی کۆمپیوتەرەوە کوشت وابزانم من زیاترێک چێژم لەو یاریە بینی چونکە زۆر پێویستم بەوەیە کە لە هەموو بیرکردنەوەیەک دوور بکەمەوە هەموو کەڕەتێک کە لە یاریەکەدا ئەمردین یەکسەر لاپەڕەیەکی نوێی یاریەکە هاتە سەر شاشەکە و سەر لە نوێ دەستمان پێکردەوە چۆن بزانین کە ڕۆحیشمان لاپەڕەیەکی نوێی یاری ئاوها نییە من خۆم لەو بڕوایەدا نیم بەڕاستی بڕوام پێ نییە بەڵام خەو بینینیش بە شتێکەوە کە ڕێی تێناچێت ناوێکی هەیە ئێمە بەو شتاڵین هیوا باوکە ئەو شەوەی بەرهەیوانەکەم باش لە یادە ئەو شەوە لە ناو مۆخی بڕبڕی پشتما شوێنی خۆی کردوتەوە هەرەڵی لە ناو دڵما وەکو کوتان هەڵکەنراوە. لەو کاتەشا کە دەربارەی ئەو شەوەم خوێندەوە چەند جارێک ئارەقی سارد بە پشتماتە خوارەوە. تا ئەو کاتە بە شێوەیەک لە شێوەکان هەموو شتێکم لە یاد کردبوو. آخر ئەگەر شتێکم دەربارەی نەخوێندایەتەوە قەت ئەو شەوم بیر ناکەوتەوە کە ئاسمان پڕ بوو لە ئەستێرە. بەڵام ئێستاکە تا ڕادەیەک زۆر بە ڕوونی دێتەوە بەرچاوم. ڕەنگە ئەوە تەنها یادەوەریەکی ڕاستەقینە بێت کە دەربارەی باوکم هەمە. هیچ یادگاریەکی ئەوم لە فێڵستۆڵن نایەتەوە خەیاڵ. هەرچی دەربارەی پیاسەکانی دەوروبەری سۆگنسفانیشە هیچێکی وام نایەتەوە بیر. هەرچەندە تا ئەو پەڕی ڕادە هەوڵما بیان هێنمەوە بەرچاوم. بەڵام ئەو شەوە ئەفسوناویەی بەر هەیوانەکەم بە باشی لە یادە. مەبەستم لەوەیە کە من بە شێوەیەکی تر دێتەوە یادم وەک ئەفسانەیەک یان وەک خەونێکی پڕ لە ڕنگ و ڕووناکی دێتەوە خەیاڵم ئەو شەوە خەبەرم بۆ و چوومە ژووری دانیشتنەکە پاش نەختێک باوکم لە بەرهەیوانەکەەوە هاتەلام و بەرزی کردمەوە بۆ ئاسمان وتی با بڕۆین بۆ خۆمان بفڕین وتی ئەڕۆین سەیری ئەستێرەکانەکەین ئەڕۆین بە ئاسمان ئافڕین هەر لەبەرەوەش ئەبوایە جلی گەرمم لەبەر بکردایە چونکە ئەو هەوای ئاسمان هەر زۆر زۆر سارد بوو باوکمەویستە سێرەکانی ئاسمانم پیشان بدات ناچار بوو چونکە ئەوە تەنها فرسەتێک بوو لە بەردەستمانە و نابواە بە فیڕۆی بدەین منم زانی باوکم نەخۆشە بەڵام ئەو نێزانی کەم نەوازانم دایکمەو نهێنی لای درکانم دایکم وتی دڵم زۆر تەنگە چونکە لەوانەیە باوکە لە خەستەخانە بکەوێت پێم وابێت هەر هەمان پاشنیوە ڕووی ئەو ڕۆژە بوو کە و قسەی پێوتم وابزانم هەر لە بەرەوەش بوو کە خەبرم بووەوە هەر بەهۆی ئەوە بوو کە نەمتوانی بخەوم ئێستاکە زۆر بە ڕوونی ئەو شەوم بیرەکەوێتەوە کە لە بەرهەیوانەکەەوە لەگەڵ باوکمە ئەو سەفرە دوور و درێژەمان باسمانە کرد پێم وابێت من وا تێگەیشتبووم کە باوکم سەفەرەکات بەڵام لە پێشای ویست ئەو شوێنەم نیشان بدات کە سەفەری بۆ کرد دواتریش ئێستاکەش کە ئەم دێڕانانووسم هێشتا ئارەقێکی سارد بە پشمایەتە خوارەوە دواتریش کە سەفەرمان بە ئاسمانا کرد باوکم لە پڕێکا دایە پڕمەی گریان